سڵاوی خوای گەورەتان لەسەر بێت موسڵمانانی بەڕێز و خۆشەویست بەردەوامین لە باسکردنی تاوانە گەورەکان بۆ ئەوەی خۆمانیان لێ بەدوور بگرین و بزانین چەندە پیس و قێزەونن جا یەکێک لەو تاوانە گەورانەی کە ئەمڕۆ لە خزمەتتاندا عەرزتانی دەکەین باسی خواردنەوەی مەشروب و خواردنەوەی مادە هۆشبەرەکانە کە بەتایبەتی زۆر بووە لەم زەمانە زیاتر لە کاتی بەهار و سەیرانە کە سەیران لە خۆیان دەکەن بە قەیران و هەندێک لەو بەڕێزانە لە سەیراندا و لە بەهاراندا مەشروبات زۆر دەخۆنەوە و یان لە دەعوەتەکانیاندا و یان لەسەر جادەکان و بە هەر جۆرێک بێت بەداخەوە کە مەشروب خوارنەوە زۆر بووە سوپاس بۆ خوای گەورە کە ئێوەی ئەهلی مزگەوت الحمدللە لەو کارە دوورن بەڵام بۆ ئەوەی بزانن کە ئەم دینەی ئێمە چەندە گەورەیە کە هەرچی شتی خراپە هەرچی شتی پیس و قێزەونە هەرچی شتێک زەرەدی هەبێ حەرامی کردووە و وە هەرچی کەوا چاک و پاک بێ حەڵاڵی کردووە وە ئارەقیش لەو شتانەیە تاوانە گەورەکانە چونکە وتمان تاوانە گەورەکان ئەوانەن کە یان سزا و حەدی بۆ دانرابێ یان ئەوەتا لەعنەتی لێکرابێ، ئارەقیش لەعنەتی لێکراوە. وتاری ئەمڕۆمان لە ژێر ناونیشانی، ماددە هۆشبەرەکان ژیانیان کردووە بە ژان. لە گەورەیی و عەزەمەتی ئەم دینەیە کە، شتە چاکەکانی حەڵاڵ کردووە، شتە پیسەکانی حەرام کردووە، یحل لهم الطیبات و یحرم علیهم الخبائث، طیبات و چاکەکان حەڵاڵ دەکات پیسەکانیش حەرام دەکات دەی ئارەق و مەشروبات مەشروباتی کحولی ئەوەندە پیسە تەنانەت بە ئومول خەبائیث ناوبراوە لە شەریعەتا دایکی پیسیەکان واتە ئارەق خواردنەوە و مەشروبات سەرچاوەی هەموو خراپە و پیسیەکە چونکە لە هەموو بوارێکەوە زەرەت بە مرۆڤ دەگەێنێ هەندێک تاوان هەیە تەنها لە بوارێکەوە زەرەدی هەیە، بەڵام زیانەکانی مەشروبات و ماددە هۆشبەرەکان لە هەموو بوارەکانی ژیاندا زەرەد بە ئینسان دەگەیەنێ، بۆنموونە لە بواری جەستەییەوە، بە پێی ڕاپۆرتی دکتۆرەکان لە هەموو جەستەی ئینساندا زەرەدی پێدەگات بەهۆی مەشروباتەوە، وەکو هەوکردنی جگەر و پەنکریاس و بەشی پێشەوەی مێشکی سەر و و هەروەها گورچیلەکان و و هەروەها هەوکردن و زەرەدوزیان بۆ کۆئەندامی کۆئەندامی هەرسکردن و کۆئەندامی هەناسە و میزەڕۆ و لە هەموو بوارێکەوە، یەعنی کەناویان ناوە مەشڕوباتی ڕۆحی، لەبەر ئەوەی ڕۆحی دادەڕزێنێ، جگەری لەناو دەبا، بۆیە ئەو ناوەیان لێ ناوە و خەڵکێکیش بە پێچەوانەوە لێ حاڵی بووە، ئەمە زیانی جەستەیی و هەروەها زیانی ئابووریشی زۆرە کەوا ئەو پارەی کەوا بەوە دەدرێ هەمووی ماڵێکە و بەهەدەر دەڕوا و ڕۆژێک نییە و دووش نییە، هەرچەندە هەوەندەش هەرزانیان کردووە بۆ ئەوەی هەموو کات کەسێ دەستی بیگاتێ، بەڵام کاتێک کە ئەوانە ئالوودە بوون و دەچن دەبرێن بۆ شوێنی چارەسەر لە نەخۆشخانەکان، لە سەنتەرەکان، مەسرەفێکی زۆر زۆریان تیا دەکرێت و چونکە ئەوانە بە ڕاستی نەخۆشن و دەبێ ئێمە وەکوو نەخۆشێک سەیریان بکەین و هەروەها لە بواری کۆمەڵایەتیشەوە ئەوانە کار و ڕەفتاری دژە کۆمەڵایەتی دەکەن و دژ بە خەڵک ڕەفتار دەکەن چونکە وەکو شێت حیسابیان بۆ دەکرێ و دوور لە ڕووتان خۆیان ڕووت دەکەنەوە بە پێوە هەڵدەمیزن و هەروەها چەندی دەبیستین کەوا ئارەق خۆر و قومارچیەکان شەڕ و هەرا و کێشەیانە و هەروەها لە بواری خێزانیشەوە زیانی خێزانی ئەوەندە زۆرە کە کەم ڕۆژ هەیە ئافرەتانێکی داماو گیر خواردوو بە دەست مێردی سەرخۆش و بێ هۆش و نەخۆش نەناڵێنێ و تەلەفۆن دەکا مامۆستا چی بکەین پیاوەکەم کە دێتەوە لە نیوە شەوە سوکایەتی زۆرمان پێ دەکا و پەلاماری مناڵەکان دەدا و هاوڕێی خراپ و ژنی خراپ لەگەڵ خۆی دێنێتەوە جا کەسێ لە خوا نەترسێ ئەوە چۆن لە قسەی من و تۆ دەترسێ کەسێ هۆش و گۆشی نەبێ چی لێ دەکەی ئافرەتانێکی زۆر داماون بەدەست مێردی سەرخۆشی بێهۆشی نەخۆشەوە و هەروەها زۆر تووشی تەڵاقدان و کێشە بوون لە بواری خێزانیەوە وە هەروەها زیانی دەروونیشی هەیە کە بەڕاستی ئەوانە لە هەموو کە زیاتر تووشی نەخۆشی دەروونی دەبن تەنانەت کاری وا دەکەن کەوا شێتیش نایکا و بە پێی ڕاپۆرتی دکتۆرەکان سەد تا ئەوانەی کە لە نەخۆشخانەکان داخیل دەکرێن و نەخۆش دەبن جا ئەوانەی کە مەشروب خۆر و ئارەق خۆرن ئەڵێ سە تا شەش ڕێژەی مردن لەواندا زیاترە وەک لە خەڵکی ئاسایی بەهۆی ئەوەی کەوا مەشروب خۆر بووە ئەوانە بە خۆیشیان نازانن و هەروەها لە بواری کۆمەڵایەتیشەوە توند و تیژی بە زۆری لە ناو ئەواندا دروست دەبێت تەنانەت بە جۆرێکەوە راپۆرتەکان دەڵێن سەتا بیست و چواری توند و تیژیەکان ئەوە بەهۆی مادە هۆشبەرەکانەوەیە جگە لەوەشکەوە زیانی جەستەیی و ماڵی و خێزانی و دەرونی و و لە هەموو رووبوارێکەوە زیانی هەیە بەهەمان شێوەیش تەماشا دەکەین بەڕاستی ئەوانە جگە لەوەی کە خوای گەورە ئەو نیعمەتە چاکەی بە ئێمە داوە عقل کە ئینسان بەهۆی عقلەوە لە ئاژەڵ جیا دەکرێتەوە ئینسان بەهۆی عقلەوە مکەلەفە مناڵ و شێت کە هیچیان لەسەر نییە لەبەرەوەی ئەمیان عقلی تاو نەبوو پێ نەگەیشتو و ئەمیشیان عقلی خەلەلی هەیە لەبەر ئەوە تەماشا دەکەی ئەوان بەدەستی خۆیان خۆیان بێ عەقڵ دەکەن و ئەو نیعمەتە چاکەی کە خوا پێی داون کە نیعمەتی عەقڵە ئەوان لە دەست خۆی دەبەن بۆیە بەڕاستی ئوم الخەبائیثە و سەرچاوەی هەموو پیسیەکانە هەر لەبەر ئەوەیشە کە لە قورئاندا ئەوەندە پیسە خوای گەورە بە عەمەلی شەیتان ناوی بردووە و ئەوانەی کە مەشروب خۆرن ئەوە جارێ پیسە و من عملی شیطان لە کار و کردەوەی شەیطانە فاجتنبوه لێی دوورکەونەوە لعلکم تفلحون بۆ ئەوەی کەوا بەختەوەر و سەرفرازی دنیا و دوا ڕۆژ بن بەڵێ عملی شەیطانە و ئەوەندە پیسە تەنانەت ئەوەندە پیسە لەعنەتی لێکراوە ئەوەتا ابن عمر بۆمان دەگێڕێتەوە خوا لێیان ڕازی بێ کە پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرموویەتی لعن اللە الخمر وشاربها وساقیها وبائعها ومبتاعها بە هەموو جۆرێک پێغەمبەر صلی الله فەرموویەتی خوای گەورە لعنەتی کردووە لە خەمر لە مەشروب لە ئارەق لە عینی خەمرەکە لعنەتی لێکراوە ئەو کەسەش کە دەیخواتەوە ئەو کەسەش کە دەیفرۆشێ ئەو کەسەش کە دەیکڕێ ئەو کەسەش کە دەیگێڕێ، ئەو کەسەش کە هەڵی دەگرێ، ئەو کەسەش کە دەیگوازێتەوە، ئەو کەسەش کە دروستی دەکا، لە هەر هەمووی لەعنەت کراوە پەنا بەخوا. ئەوەندە پیسە، یەکەمیان عەمەلی شەیتانە، دووەمینیان لەعنەتی لێکراوە، بزانە کاکی ئارەق خۆر، ئەت ئەوە لەعنەت لە شەیتان کراوە، ئەگەر واز نەهێنی تۆش بەر ئەو لەعنەتە کەوتووی ئەگەر تەوبە نەکەی، تەنانەت بە جۆرێک ئەوەندە پیسە کە ئەو کەسەی ئارەق دەخواتەوە لە کاتی خوارنەوەدا ئیمانی نییە پەنا بەخوا لەو کاتەیا بمرێ بە کافری دەمرێ ئەوەتا ئەبی هورەیرە بۆمان دەگێڕێتەوە کە پێغەمبەر گیان بە قوربانی بم فەرموویەتی لا یەزنی الزانی حین یەزنی وهو مؤمن ئەو کاتەی کە زیناکەر زینا دەکا لەو کاتەیا ئیمانی نییە ئیمانەکەی لێ دائەکەندرێ وەکو چۆن جلوبەرگێک لەبەر خۆتی دادەنێی ئەوە لەو کاتەدا ئیمانی نییە ولا يسرق السارق حين يسرق وهو مؤمن ئەو کەسەی کە دزی دەکا لەو کاتەی کە دزی دەکا ئیمانی نییە و ئیمانەکەی لێدا کەندراوە ئەینا ئەگەر ئیمانی هەبێ زینا ناکا و دزی ناکا ولا يشرب الخمر حين يشرب وهو مؤمن و ئەو کاتەش کە ئارەقەکە دەخواتەوە لەو کاتەدا ئیمانەکەی نییە پەنا بەخوا ئەگەر ئیمانی هەبێت ئەوە ناڵێت بیخواتەوە بۆیە بەڕاستی هەم عەمەلی شەیتانە هەم لەعنەتی لێکراوە هەم لەو کاتەدا بێ ئیمانە دەی بزان و وریابن و بەخۆتاندا بچنەوە ئەی بەڕێزان ئەی ئەوانەی ئالودە بوون و ئەوانەی کەوا بەهۆی مۆدیل و چاولێکەریەوە یان بەهۆی پوڵ و پارەوە مەغرور بوون و شەیتان فێڵی لێکردوون تەنانەت ئەوەندە پیس و خەتەرە پێغەمبەر صلی الله علیه وسلم فەرموویەتی لا يدخل الجنة مدمن خمر فەرموویەتی هەر کەسێک ئالوودە بوو بە ئارەق و خواردنەوەی مەشروباتەوە ئەوە ناچێتە بەهشت ئایا ئەمە هەڕەشەیەکی کەمە ئێمە بۆچی عیبادت دەکەین بۆی خوا لەمان ڕازی بێ و پاشان بامباتە بەهشت دەی ئەو کەسە کە بام بە ئالوودەی بمرێ و تەو بەنەکان ناچێتە بەهشت پەنا بەخوا جا بە هەر سەدەقە و خێری هەبێ بە هەر کوڕی چاک بێ بەداخەوە کە ئەوانە ئەگەر تەوبە نەکەن چاویان بە بەهەشت ناکەوێ و بزانن بەڕێزەکانم ئەوەندە پیسە مەشڕوبات دەردە نەک دەرمان زۆر جار گوێمان لێ دەبێ دەڵێ وەڵا بۆ لایەنی سێکسی باشە نا ڕاپۆرتی پزیشکەکان دەڵێ سێکسی لەناو دەبا یان دەڵێن بۆ گورچیلە باشە و بۆ نەخۆشی باشە نەخێر ئەوە خۆی نەخۆشیە و دەردە نەک دەرمان پرسیار کرا پرسیار کرا لە پێغەمبەرمان صلی الله علیه وسلم سەبارەت بەوەی کەوا مەشروبات بۆ دەرمان بەکاردێنن پێغەمبەر صلی الله فەرمووی انه ليس بدوا ولكنه دا فەرمووی ئەوە دەرمان نییە و ئەوە دەردە دەر دەر چاناکە ابن مسعود خوا لێ ڕازی بێ فەرموویەتی خوای گەورە شیفای نەداوە لە ئۆمەتی من لە شتی حەرامدا دڵنیا بن لە حەرامدا هیچ شتێک شیفا نییە ئەو جار سزای ئارەخۆریش ئەوەندە زۆرە کە دیاری نەکراوە بەڵام عقوبە و تەعزیرە لە سەردەمی پێغەمبەر و ئەبوو بەکرا سەلامی خوایان لەسەر بێت چل داریان لە ئارەق خۆر داوە، بەڵام پێشەوا عومەر، بەقوربانی بم ئەو پیاوە کە ئێستا زۆر پێویستیمان بە عومەرێکی ئاوایە و کە خەڵکانێکی چەواشەکار و نەزان ڕقیان لێیەتی، ئەو گەیاندی هەشتا دار، ئیمام و حاکم دەتوانێ دیاری بکات کەوا جا چەند حەپسی دەکا، چەندی لێ دەدا، چەند عقوبەی دەکا، بۆیە بەڕاستی تاوانەکە گەورەیە، تەنانەت. هەر لە هەر شتێک کە دروست کرابێت هەر حەرامە لە هەر شتێک دروست کرابێت ئێمە وا ڕاهاتوین کە دەڵێین ئارەق و مەشروبات لە هەموو دانەوێڵەکان دروست دەکرێ بەڵام لە هەر شتێک دروست کرابێت هەر حەرامە ئەوە تا عائیشەی دایکمان بۆمان دەگێڕێتەوە پرسیار کا لە پێغەمبەر صلی الله عليه وسلم سئل رسول سئل رسول الله صلی الله عليه وسلم عن البتع چونکە ئەوەتا خوای گەورە، ان اللە، ان علی اللە عز وجل عهدا، خوای گەورە عەهدی کردووە لەسەر خۆی، لمن یشرب المسکر ان یسقیه من طینە الخبال، عەهدی کردووە کە هەر کەسێک تەوبە نەکات و و ماددە هۆشبەرەکان بخواتەوە، خوای گەورە ئاوی بدا لە طینە الخبال، وتیان، وما طینە الخبال؟ وتیان طینە الخبال چیە ئەی رسولی خوا فەرمووی قال عرق اهل النار او عصاره رواه مسلم فەرمووی طینە الخبال ئەو ئارەق و گوشرا و چێما و زوخاوەی ئەهلی جەهەنەم لە ناو ئاگرە کە دەچۆڕێتەوە بۆیان کۆ دەکەنەوە لە جیاتی ئاو دەیدەن بەو ئارەق خۆرانە ئەگەر تەوە بەنەکە ئەمە هەمووی لەبەر بەرژەوەندی خۆمانە بۆ ئەوەی کەوا ئینسان هۆشی هەبێ بۆ ئەوەی کەوا عقلی لە دەست نەدا جا برا بەڕێزەکانم وریا بن کە ئەوەندە پیس و خەتەرە تەنانەت لە مەجلیسی ئارەق خۆرانیش دامەنیشە هاوڕێتی ئارەق خۆرەکان مەکە چونکە ئیوا هەیە ئەڵێ لە مەجلیسەکە دانیشتم بەڵام بەخوا مامۆستا خۆ من نەم خواردۆتەوە هەر شلۆ برنج و گۆشتەکەم خواردو مەزەکەم خواردوە هیچ فەرقی نییە لە سەردەمی پێشەوا عومەرە چەند کەسێکیان گرتن یەکێکیان وتیان قوربان ئەمە نەی خواردووە و بە ڕۆژوش بووە لەگەڵیان بووە دەی فەرمووی پێشە لەوە دەست پێ بکەن چونکە ڕەشایی زۆر کردوون هیچ فەرقی نییە بۆیە دەبێ وریابین چونکە ئەگەر هۆشت لە دەستدا ماڵ و ناموسیشت لە دەست دەدەی ئەجار بەداخەوە لەسەر ئەم هەموو پیسی و خراپەیە کە باسمان کرد عجاایب و تعجب و جێگەی شۆک و سەرسوڕمانە کە لەم زەمانە ئارەق خواردنەوەیان کردووە بە نیشانەی سەقافەت و ڕۆشنبیری کە تەماشکهی سەردەمی جاهیلیە کە لە پێش ئیسلامدا بە چەند مەرحەلەیەک ئیسلام حەرامی کرد لە مەدینە و کوپەکانیان هەموو ڕشتن هی پێش ئیسلامە ئێستا جارێش کە مێژوو خۆی دووبارە کردۆتەوە و لای هەندێک ڕۆشنبیر و بەناو ڕۆشنبیر و پلەو پایەدارەکان و شەهادەدارەکان ئەوەتا دەبینی مەشروبات دەخۆنەوە، هەموو چینێک لە چین و توێژەکانی کۆمەڵگا، لەوانەی کەوا ئیش و کارێکی پیشەییان هەیە لە پلەدارەکان و بەناو ڕۆشنبیرەکان یانێ هەیانە یانە نادی، ئەمە نادی فڵان جەماعەتێ، ئەمە نادی فڵان جەماعەتێ، حەز ناکەم ناویان بێنم لەبەر ڕێز و حورمەت. دەی ئەگەر بچو لە نادیەکانیان تەماشاکە، تەپڵەکی جگەرە و مەشروب دانراوە، ئەڵێ بۆیە تێکەڵی خەڵکی نابین بۆخۆمان لێرە دەیخۆین و بۆ ئەوەی کەوا شەخسیاتمان لەکەدار نەبێ و هەر بۆ خۆمان یەکتر بزانین و یەکتر بناسین ئەمە بە حیساب ڕۆشنبیرەکان دەبێ ئاوا بن پەنا بەخوا هەندێکیان هەموویان نا بۆیە دەبێ وریابین ئیماندارانی بەڕێز و خۆشەویست کە ئەمە هی سەردەمی جاهلیە بەڵام بەداخەوە ئێستا دەبینی جارێش کە دووبارە بۆتەوە مێژوو ئەڵێ جارێکیان دەوڵەمەندێک کە بەزەی بە شێتێکە هاتۆتەوە بردوویەتە ماڵەوە داوەتێکی باشی شێتەکەی کردووە و وە لە ناو داوەتەکەی خوار مەشڕوباتی چاکی بۆ داناوە مادە هۆشبەرەکان ئەڵە دەستیان کرد بە خواردن بەڵام شێتەکە هەر گۆشتەکەی خوارد و شلە و برنجەکەی خوارد و دەمی بۆ مادە هۆشبەرەکە نەبرد دەمی بۆ ئارەقەکە نەبرد کابرای سەحە ماڵ ژوتی من بە خاتری تۆ ئەم هەموو ئەم هەموو ئارەقەم هێناوە شازی عراقم بۆ هێناوی بۆ ئەوەی کەوا خزمەتێکت کەم و دیارە بۆیە بردوێتەوە هەم خزمەتێکی بکە لە ناحەی ئینسانیەوە هەم دوو قسەی خۆشیشی بۆ بکا وەکو پێ ڕابواردنێک پەنا بەخوا جاری وا هەیە بۆیە وتی من لەبەر تۆ ئەو ئارەقەم هێناوە ئەڵێ شێتەکەش وتی جا قەدیمان دەڵێن قسەی ڕاست یان لە شێت وەربگرە یان لە مناڵ چونکە هەردووچان لە دڵێکی سافەوە قسە دەکەن شێتەکە وتی قەیناکە تۆ ئەو ئارەقە دەخۆی بۆ ئەوەی وەک منت لێبێ ئەی من ئەگەر خواردم وەک کێم لێبێ ئەڵێ دەوڵەمەندەکەی یەکسەر تۆبەی کرد و وەڵڵەکتی وەڵاهی ڕاست دەکەی وەعد بێ جارێش کە نای خۆمەوە بۆیە بەڕێزان و خۆشەویستان جێگەی داخە کەوا جارێشکە مێژوو خۆی دووبارە دەکاتەوە بە پێی ڕێکخراوەک بە پێی ئامەرەکان ئەو ئامارانەی کە لە ڕێکخراوی تەندروستی جیهانیدا بڵاو کراوەتەوە کە ڕێکخراوی سیدیۆش ئەو راپۆرتی بڵاو کردوێتەوە جارێشکە دەڵێ 150 ملیۆن کەس لە جیهاندا حەشیشە دەکێشێت پەنا بەخوا ئەمە کارەسات و مەترسیدارە، چواردە ملیۆن کەس ئۆپیەر بەکاردێنن و ڕێژەی خۆکوشتن لەناویاندا شەش ئەوەندەی خەڵکانی ئاساییە، بەڕاستی ئاماژەکان مەترسیدارن، هەموو ئەم ژمارانە ئەمە ڕاپۆرتی مادە هۆشبەرەکانە کە ڕێکخراوی CDO دەریکردووە، ئەم قسانەی کە من دەیکەم هیچی لەخۆمە نایکەم و چونکە من شارەزاییم نییە لەناو ئەو بابەتەدا، بەڵام بە پێی رێکخراوەکانی خۆیان ئامار و داتاکانی خۆیان کە من خوێندومەتەوە تەماشام کردو بۆ ئەوەی بەڕێزم نەقل کردوە بۆیە بەڕێزەکان و خۆشەویستان دەبێ وریا بین بەڕاستی ئەوەتا لە ژمارە چل و یەکی لە ژمارە چل و یەکی رۆژنامەی ترافیک ی ساڵی دوو هەزار و چواردە دا نوسراوە دەڵێ بەڕێوەبەری ماددە هۆشبەرەکانی سلێمانی لە ڕۆژنامەکەدا دەڵێ، پێشتر ماددە کیمیاییەکان هەڕەشە بوو بۆ سەر کوردستان، بەڵام ئێستا ماددە هۆشبەرەکان هەڕەشەیە بۆ سەر کوردستان. بۆ دەبێ گەنجەکانمان بێهۆش و گۆش بن؟ بۆ ئەو خەڵکە ناپرسێتەوە؟ و هەروەها دەڵێ ئەو پیاوە دەڵێ لە سەرەتای ساڵی دوو هەزار و چواردە شەست کیلۆ مادەی هۆشبەر لە سلێمانی دەستی بەسەردا گیراوە بێگومان ئەوەی دەستیشی بەسەردا نەگیراوە چەند قات لەوە زیاترە و کە خواردراوە و بەکارهێنراوە زۆر بەداخەوە ئێستا لە شارێکی وەکو سلێمانی سەد و شەست شوێنی شت کە ئێستا زۆرترین مەشروبات کە لە کوردستانی خۆماندا بەکاردەهێنرێ حەشیشە شیشە کریستاڵ کراک کۆکین کە نرخەکانیشان زۆر زۆر هەرزانە وەکو خزمەتێک دانێ پێشکەش بۆ خەڵکی بکەن ئەمە پلانێکی پیلاناویە بەڕاستی تەنانە لە دکتۆرەکان جاری وهەیە لە خەستەخانەکان کەم هەندێک حەبی موسەکین بەکاردێنن ئەو حەبە دکتۆرەکە دەینووسێ یەکێک بڵێن نەخۆشە حەقی خۆیەتی، پیر و پەککەوتەیە پشت و قاچ و جومگەکانی دێشێ، مەسەلەن بۆنموونە بۆ ماوەی دە ڕۆژ حەبی تڕاماڵی بۆ دەنووسێ، حەبی تڕاماڵ ئەوا سڕی دەکات، کابرای پیرە مێردیش و نەخۆش و پیرەکە دەڵێ بەخوا حەبی چاکە، دوای ئەوەی کە تەواو بوو یەکسەر دەچێ بۆ دەرمانخانە ئەڵێ لەو حەبە بمبەرێ، دەی ئەوە غەڵەتە نابێ سەیدەلیەکە بە بێ وەرەقەی دکتۆر دەرمان بدا بە خەڵک دەچێ پارچەی شکە دێنێ جارێ شکە دەیخواتەوە دەڵێ پارچەی شکەم بەرێ دکتۆر بۆی نووسیوە تەنها بێ دە ڕۆژ بەکاری بێنێ ئەو بەردەوام بەکاری دێنێ و مودمین دەبێ و بەخۆشی نازانێ و ئەوە بەو ئەوە کە بۆ خۆی یەکسەر دەبێتە جۆرێک لە مەشروبات هەروەکو هەندێک لە گەنجەکانمان ئەلەرمین و سیکۆتین و ئەوانە بەکار دێن و کە بەڕاستی ئەو دەرمانفرۆشانە ئەگەر بەو بەبێ وەرەقەی دکتۆر ئەو شتانە بفرۆشن ئەوە پارەکەشیان حەرامە ئەوە بۆ خۆشی خیانەتە و بۆی دەبێ ئاگادار بین و بزانین بەڕێزەکانم جگە لەوەش ئەو گەنجە جوانانە کە دەبینی ئەو گەنجە جوانە کە دەبینی لە جیاتی ئەوەی بۆنی عەتر و گوڵاوی لێبێ ئەوە جگەرەیەکی جوانی بەدەمەوەیە ئەو جگەرە کە بە پەنا گەنجەکەدا دەڕۆی بۆنی خڵتەی لێدێ بەڕاستی ئەوەش جێگەی داماویە بۆ پێ حەزۆری حەز لێیە چونکە ئەو جگەرەیە ئەو توتنە نییە ئەو توتنەی جاران بەڵکو مادەی مخدریش کراوەتە ناو ئەو جگەرەیەوە بۆ ئەوەی هەرچۆنێک بێ خەڵک عشقی جگەرەکەش بێ و عشقی هەموو شتێکیش بێت بەپێی ئەو ڕۆژنامەیە ئەڵێ بەر لە ساڵی نەوەد عێراق پاکترین وڵات بووە سەبارەت بە مادە هۆشبەرەکان بەڵام بەداخەوە ئێستا بە ناوی ئازادی و پێشکەوتنەوە ئێستا بۆتە پیسترین وڵات جاران لە سلێمانیا سەردەمی ڕژێم دەیانگوت چوار پێنج مەشروبە دوکانی مەشروب هەیە ئەویش مەسیحینە مسلمان نین لە کاتێکدا مەسیحی ڕاستەقینەش بەوە ڕازی نییە و قبولی ناکە ئەحمد شقەیری دەڵێ کاتێکە دەچی بۆ یابان لە وتێلەکەدا کەوتت مسلمانم قورآانێک و بەرماڵێکت دەدەنێ پاشان خەریتەیەکشت دەدەنێ ئاڵێ بەیانی لە تۆکیۆ ئەمە خەریتەیە بۆ ئەوەی مزگەوتەکە بدۆزیەوە بەڵام کاتێکە دەچی بۆ ئیمارات لە ئوتێلەکەدا کاتێک کە سەلاجەکە دەکەیتەوە پڕێتی لە ئەنواعی مەشروبات هەروەکو زۆرێک لە ئوتێلەکانی لای خۆشمان و زۆرێک لە شوێنەکانی لای خۆشمان هەیە لە یابان دەبێ ئەو کەسی ئارەق دەخواتەوە شوێنەکەی نهێنی بێ پەردەی بۆ گیرابێتەوە و لە هەژدە ساڵ کەمتر نەبێت بەڵام لای ئێمە بەداخەوە لە جگە لەوەی کە ئەو ئامارەی کە باسمان کرد بە سەدان شوێن لە وڵاتەکەماندا شوێنی خواردنەوە و فرۆشتن هەیە، لەسەر جادەکان، لە دەرەوەی شار، مێز دادەنێ، بە خۆی و ماڵومنداڵەکەیەوە هەر بە مناڵی فێری دەکات و شانازیش دەکات و تەحەدا دەکات بەسەر ئەخلاق و ئیماندا کە نازانێت بۆخۆی چ ماڵە چ ماڵوێرانێکی بەدواوەیە یەعنی بێجگە لەوەی کە لە دوکانەکان هەیە زۆرێک لە جادە عامەکانیشمان کە بۆ سەیران دەڕۆی دەیانبینی هەمووی یەک پارچە بۆتە ئارەقخانە و مەیخانە کە پەنا بەخوا ئەوە هەموو جێگەی مەترسیە وە هۆکاری بڵاو بونەوەشی گەلەک زۆرە ئیمانداران هۆکاری سیاسیمان هەیە بۆ بەنج کردنی گەنجەکان بۆ لێدانی دین لە کاتێکدا ئێمە پرسی سیاسیمان نەخۆشە پێویستمان بە هۆش و گۆشە جێماوە ئەوەی سەرخۆشە سەرنەخۆشە وە هەروەها هۆکاری ڕاگەیاندنیشمان هەیە کە لە تەلەفزیۆنەکاندا کە فلیمەکان بڵاو دەکاتەوە ئەوەی کەوا ئارەق خۆرە دای دەنێت و و بە پاڵەوانی فلیمەکە و ئەمە ڕۆحی دەتەزێنێ بەڵام تەماشا دەکەی ئەو بەچاک پیشانی ئەدات بۆیە ئێستا غەزوی سەقافی غەزوێکی سەقافی هەیە چۆن گەنجەکان لا ڕێ بکەن چۆن وان لێ بکەن عەشقی جگەرە و مەشروبات بێت چونکە الامە تەختەل فتحتەل ئومەت گەل پێشێ ئختیلال دەبێ پێشێ تێچی دەدەن ئەو جار هەڵیدەوەشێنن ئەو جار داگیری دەکەن ئومەت تا تێک نەدرێ ناتوانێت داگیر بکرێ ئێستا ئێمە عسکەریەن کە داگیر کراوین و ئەخلاقیەنیش و سەقافیەنیش داگیر کراوین تێک دراوین پێشێ تێکیان داوین ئەنجا داگیریان کردوین هەروەکو چۆن دکتۆرێک ئەگەر زەلامە ساقەکە تێک نەدا بەنجی نەکا و سڕی نەکا ناتوانێ هەڵی بدڕێ دوژمنانیش هەتا تێکمان نەدەن بە مەسەلەی ئافرەتی سفور و بە سەرخۆش کردن و بە بێهۆش کردن ناتوانن داگیرمان بکەن ئێستا ئێمەی کوردستان لە هەموو لایەکەوە داگیر کراوین بە خۆت بزانی یان نەزانی پێت خۆش بێ یان پێت ناخۆش بێ جا هۆکاری سیاسی هەیە هۆکاری ڕاگەیاندن هەیە و هۆکاری بازرگانی شەیە جاری وایە بۆ ڕاستکردنەوەی بودجەی وڵاتەکەیان ئەو شوێنانی کەوا دەستی حکومەتی ناگاتێ بە تایبەتی سنوورەکانی نێوان ئێران و ئەفغانستان و پاکستان ئەوانەی کەوا موسڵمانین بوزیەکان بە تایبەتی ئەو جیایە دەڕوێنن وەکو قەبن و خەشخاش و کۆکاین و قات هەمووی دەیفرۆشن و و بۆ خۆیان بودجەیەکی باش پێ پەیدارەکەن چونکە ئەوان حەڵاڵ و حەرام نازانن دەشینێرن بۆ لێ وڵاتەکانی تر بۆ ئەوەی کەوا هەم لە دینەکە بدەن و هەم گەنجەکان سەرخۆش و بێهۆشکەن و ئێستا لەو کوردستانی خۆمان چیلۆی مۆرفین و هیرۆین بە دە دەفتەرە ئەوە خەڵکانێک تەبان معامەلەی پێوە دەکات خەمی کوڕی خەڵکیشی نەچی لێ دەبالێ بێ ئەوەی کە فێر بوو حەبەکە بیخوا بە دەرزی لێدانەکە پێی تەرک نابێ هەم مشتێک بەکاردێنێ بەس ئەو دەرمانەی دەستکەوێ تەنانەت لە بەندیخانەکانیشدا بە قاچاخی لە ژێر خواردنەوە حەبەکانیان بۆ دەنێرن لە جیاتی چاکساز بن خراپ ساز دەبن بەداخەوە و هەروەها بەهۆی پەروەردەی خراپیشەوە بەڕێزەکانم مناڵ جاری وایە دایک و باوکی تەڵاق دەدرێ خێزان هەڵدەوەشێ پەروەردە نەکراوە ئەو گەنجە هەرزەکارە کەسێک نیە ئاڕاستەی بکات بۆیە ئەوانەش هۆکارن بۆ بڵاو بوونەوەی مادە هۆشبەرەکان ئاگاتان لە مناڵەکانتان بێ ئاگاتان لە کچەکانتان بێ بزان ئەو کوڕکچانەی ئێوە بە چ ئاڕاستەیەک دادەبرێن بەڕاستی مادە هۆشبەرەکان ژیانیان کردووە بەژان ئەگەر فێریش بوو ئەو کاتە بۆی دەبێ بە قەیران بۆیە فریای خۆتان کەون چاکترین چارەسەریش ئەوەیە ئەوەی کە توش بووە تەوبە بکا تەوبە بکا و وازی لێ بێنێ ئەوەش راپۆرتی پزیشکیە کە تێیداهاتی دەڵێ ئەو قسە درۆیە کە دەڵێ وەڵا من تازە تێکەڵی خوێنم بووە و ناتوانم واز لە جگەرە و واز لە مەشروبات بێنم نەخێر ئەو قسە درۆیە ئەوە خەڵکانێک ئەو قسانە بڵاو دەکەنەوە بۆ ئەوەی ئارەقەکانیان بۆ بفرۆشێ جگەرەکانیان بۆ بفرۆشێ دەڵێ حەتمەن ئەوە بە پێی تەدریجی وردە وردە دکتۆرەکانیش دەتوانن هاوکاری بکەن و بۆ ئەوەی کەوا واز بێنن و شەیتانیش دەڵێ تازە تۆ تازە فێر بووی چەند خۆشە وازی لێ مەهێنە بۆیە وریا بن با تەوبە بکەین و بە خۆمان دابچینەوە بگەڕێنەوە جارێکە سەر هۆش و گۆشی خۆمان بزانین دوژمنان چیان لێ ئێمە کرد چیت شاید بەو گەنجەیە کە گەنجە و بەنجە و سەرخۆشە و بێهۆشە و نەخۆشە لە کۆتاییدا لە خخوای گەورە دەپارڕینەوە دەڵێن یا ڕبی خوایمان هێنەوە سەرخۆشی خۆمان خوایە ئەو کارە خراپە لەمان دوورکەیتەوە یا ڕبی خوایە دورمان خەیتەوە گەنجەکانمان لە سەرخۆشی و بێهۆشی یارب العالمین یاڕەبی خوایە ئەوەی خراپە بڵاو دەکاتەوە لە ناو وڵاتەکەماندا خوا توشی خراپەی کەی یاڕەبی خوایە ئەوەی فەساد و بەد ڕەوشتی بڵاو دەکاتەوە لە ناو وڵاتەکەمان ئەگەر شایستە هیدایەتە خوا هیدایەتی بدەی ئەگەر نا خوا لێمانی دورخەیەوە یاڕەبی خوا عزت بگێڕێ بۆ ئەم ئومەتە زەلیل یاڕەب العالمین یاڕەبی خوا عاقبەتی هەموو لایەکمان بەخێر بگێڕی خوا تاعەت و عیبادەتمان قبوڵ بکەی خوایە لە گوناهی خۆمان و دایک و باوکمان خۆشببی یا رب العالمین خوایە ئیمانەکەمان سەلامەت کەی خاک و وڵاتمان سەلامەت کەی یا رب العالمین خوایە یەک رزی و برایەتی و خۆشەویستی لە ناوماندا زیاد کەی یا اللە یا ربی خوایە ئەم شەڕە نەگریسە لێمان دوور خەیتەوە خوا ئاوێکی بە رەحمەتی پێداکە یا رب العالمین یا ربی خوایە لە گوناهەکانمان خۆشبی خوایە ئەوانەی داوای دوعای شیفایان کردو خوا شیفا بنێری بۆ نەخۆشەکانیان یا اللە